بەڕێزان گەیشتین بە بەشی شەشەم پاری سی و دوو. حەوت بنەمای سەرەکی بۆ بەختەوەری ئەندامەکانی خێزان، خێراترین ڕێگە بۆ هەڵکەندنی گۆڕی ژن و مێردایەتی. بەڕێزان حەفتا و پێنج ساڵ لەمەوبەر، ناپلیۆنی سێیەم ئیمپڕاتۆری فەڕەنسا، برازای ناپلیۆنی گەورە ناپلیۆن پۆناپارت عاشقی کچێک بووبوو بە ناوی ماری. ئەوژینی ئینیاس ئوگولیتن دومنتیگو ناسراو بە شازادە خاتوون تبا بوو. ئەم شازادەیە بەبێ زیادەڕەوی جوانترین ژنی جیهان بوو. ناپلیۆنی سێیەم دوابەدوای عەشقێکی بێوێنە سەرەنجام لەگەڵ ئەو شازادەیە هاوسەرگیری کرد. بەر لەم بەیەکگەیشتنە ڕاوێژکارانی ئیمپڕاتۆر ئاگاداریان کردەوە کە ئەم شازادە خاتوونە کچی یەکێک لە کۆنە نەناسراو و بێ بایەخەکانی ئیسپانیایە. دەستبەجێ لە وەڵامی ئەواندا وتی، بنەماڵەی ئەو چ بایەخێکی هەیە؟ بنەماڵەی ئەو چ بایەخێکی هەیە؟ بەژنێکی ڕێک و پێک، ڕوخسارێکی جوان، دڵڕفێنی و سەرنجڕاکێشی ئەو شازادە خاتوونە سەرتاپا بوونی پادشای فەڕەنسای پڕ لە بەختەوەرییەکی ئاسمانی و خەیاڵی کردبوو. ئەو کە شێت و شەیدای جوانی ئەو کچە بوو، لەگەڵ بیروڕای ڕاوێژکارەکانیدا کە نوێنەری خەڵکی فەڕەنسا بوون دژایەتی دەکرد و وتی، من ئەو ژنە دەکەمە هاوسەری خۆم کە خۆشم دەوێ و ڕێزی بۆ دادەنێم نەک ژنێکی نەناسراو کە گومانم هەیە بتوانم خۆشم بوێ. ناپلیۆن و بووکە جوانەکەی لە ڕووی لەشساغی، توانا، سەروەت، پێگەی کۆمەڵایەتی، نازناو و عەشقی خۆشەویستی تەواو و کامڵ بوون. وەها دەهاتە پێش چاو، هەرگیز ئاگری پیرۆزی عیشقێک بەم گەرموگوڕییە هەڵنەکرابوو، هاوسەرگیرییەکی سەرکەوتووی لەگەڵدا بەرهەم نەهێنابوو. بەڵام بەداخەوە بڵێسەکانی ئەم ئاگرە بێوێنەیە هەر زوو دامرکانەوە و گەرمییەکەی لەدەستدا و سەرەنجام وەکوو هەموو ئاگرەکانی تر بووە خۆڵەمێش و ساردبۆوە. ناپلیۆنی سێیەم توانی ئوژنی بگەیەنێتە پلەی ئیمپراتیریسی فەڕەنسا، بەڵام نە فەڕەنسای جوان و نە دەسەڵات و توانای ناپلیۆن و نە پاشایەتی نەیانتوانی ئەم ژنە جوان و ڕوخسار شیرینە وا لێ بکەن کە چیدی بۆڵەبۆڵ و بیانووی نەمێنێت و جنێودانی پێ تەرک کەن. ئوژنی کە لە نەخۆشی حەسادەت و بەدگومانی لە ئازاردا بوو کاریگەرییەکانی ئەو نەخۆشیەی هەروەک مۆریانەی بەردایە پایەکانی بەختەوەری و خۆشبەختی مێردەکەی. ئوژنی چیدی گوێڕایەڵی دەستوورەکانی ئیمپڕاتۆر نەبوو، تەنانەت لە خەڵوەتیشدا ڕێی پێ نەئەدا کە خۆی بنوێنێ. کاتێک کە ناپلیۆن سەرگەرمی ئەنجامدانی ئەرکەکانی بوو، وەک پاشایەک دەبوو هەستێت بە کاروباری خۆی. ئوژن لەپڕ دەچووە نووسینگەی کارەکەی و تەنانەت گفتوگۆ و کۆبوونەوە گرنگەکانیشی لێ تێک دەدا. ئوژنی بۆ ساتێکیش ناپلیۆنی بە تەنیا بەجێ نەدەهێشت، چونکە لەوە دەترسا کە ئەو لەگەڵ ژنێکی تردا پەیوەندیی عاشقانەی هەبێ. بەڵێ زۆربەی کات لە لای خوشکەکەی خۆی شکاتی لە مێردەکەی دەکرد، لە بەرامبەر کاردانەوە دڵدانەوەکانی مێردەکەیدا دەگیریا و بەردەوام نوکەنوکی دەکرد و تەهدیدی دەکرد. ڕۆژێکیان ناپلیۆن پەنای برد بۆ بەر کتێبخانە تاکو لە شەڕی نوکەنوکی هاوسەرەکەی بێوەی بێ، بەڵام ئوژنی بە زۆر چووە کتێبخانە و لێشاوی جنێوی بەردایە گیانی مێردەکەی. ئوژنی بۆ ناپلیۆن کە خاوەنی ئەو هەموو کۆشکە جۆراوجۆرەی ئیمپڕاتۆریە بوو، بە ئەندازەی یەک کۆمیدی دیواری جێگەی نەهێشتبۆوە تا تیایدا ئارام و ڕەحەت بێ، بەڕاست. ئوژنی لەم کارانە چی دەستکەوت؟ وەڵامی ئەم پرسیارەم لە کتێبێکدا دەستکەوت لە ژێر ناوی ناپلیۆن و ئوژنی، تراژیدیای پێکەنیناوی یەک ئیمپراتۆر، نووسینی ئی. ئەلف ڕاینهارد. بەرەنجامی سەختگیرییەکانی ئوژنی بەم جۆرە بوو کە ناپلیۆن لە کاتی شەودا لە دەرگایەکی شاراوەوە هاوڕێ لەگەڵ یەکێک لە پاسەوانەکانیدا کۆشکی پێ جێدەهێشت و ئەو لە کاتێکدا کڵاوەکەی خۆی تا سەر نێوچەوانی هێنا بۆ خوارەوە، بە دزیەوە لە کۆشک دەچۆ دەرەوە و بە واقیعی دەچوە سەردانی ژنێکی جوان کە چاوەڕێی بوو. بێجگە لە سەردانی ئەم مەعشوقەیە، ئەو هەروەها وەک گەڕیدە و بەرەڵاکان لە کوچە و کۆڵانەکانی شاری پاریسدا دەسوڕایەوە. کۆمەڵە شوێنێک دەگەڕا کە بۆ ئیمپڕاتۆر وەک ئەفسانە وەها بوون. لەم کەشە نامۆیەدا بوو کە ئیمپڕاتۆر هەناسەیەکی ڕەحەتی هەڵدەکێشا. ئەمە هەمان ئەو شتانە بوو کە نووکە نووک کردنی بۆ بوژنی هێنا. ئەمە دروستە کە ئەو بەسەر پاشای فەرەنسادا دەسەڵاتی خۆی دەنواند و ئەوەش هەر دروست کە ئەو جوانترین ژنی دونیا بوو بەڵام بەرهەمی جوانی و دەسەڵات لە بڵێسەکانی حەسادەتدا دەسووتا چونکە نە پاشایەتی و نە جوانی ناتوانێ عەشق لە کەشی ژەهراوی نووکە نووک و حەسادەت بپارێزێ و ژنی هەقی خۆی بوو کە وەک ژنی پاشایەک هاوار بکات. خودایە تووشی ئەوەت کردم کە لێی دەترسام. بەڵام بەڕاستی ئەمە بەڵایەکی ئاسمانی بوو کە بەسەر ئەودا باریبوو؟ نە، ئەم ژنە بەو بیانووە پڕ و پووچ و حەسادەتی خۆی، ئەو بەڵایەی بەسەر خۆی و هاوسەرەکەیدا داباراند و ئەو عەشقە جوان و پاکەی لەناو برد. لە نێوان ئەو هەموو شەیتانە دۆزەخییانەی کە بۆ لەناوبردنی عەشق و کوشتنی ئەو عەشقە هەوڵ دەدەن، هیچیان بە قەدەر نووکەنووکردن و بیانووگرتن کاریگەرتر و کوشندەتر نین. نوکەکردن نە دەڕەوێت و نە تەواویش دەبێ، هەروەک ماری کوبڕا دەگەزێت و بەرهەمی پێوەدانەکەشی لەناوچوون و کوشتارە. بەڕێزان ئێمە گومان دەکەین کە هاوسەرەکەی کونت لوو تۆڵستۆی ئەم بابەتەی درەنگ کەشف کرد، چونکە چەند ساتێک بەر لە مەرگی خۆی لە لای کچەکانی دانی پیانابوو کە، من هۆکاری مەرگی باوکتان بووم، لەو ساتەدا کچەکان وەڵامی دایکیان نەدایەوە، تەنها هەردووکیان گریان، بەڵام ئەوان دەیانزانی کە دایکیان ڕاست دەکات. ئەوان تێگەیشتبوون کە دایکیان بەردەوام بە گلەیی و شکاتکردن و بۆڵەبۆڵ و ڕەخنەی بێکۆتایی هۆکارەکانی مەرگی باوکیانی دەستەبەر کردبوو. سەرەڕای ئەو بارودۆخەی کە هاتبووە پێش و بووە هۆی ئەوەی لۆ تۆڵستۆی بە بێئەنجامی هەنگاو بنێتە قۆناغی مەرگەوە، ئەو و هاوسەرەکەی دەیانتوانی ژیانێکی خۆش و شادیان هەبێ. لە هەمان ڕۆژانی ناشادی ژیانیدا، لۆ تۆڵستۆی بەناوبانگترین ڕۆماننووسی سەردەمی خۆی بوو. ئەو دوو بەرهەمی شەڕ و ئاشتی، ئانا کارنینای بەس بوو بۆ ئەوەی بە هەمیشەیی لە مێژووی ئەدەبیاتی جیهاندا بە نەمری بمێنێتەوە. بەرهەمەکانی تۆڵستۆی وەها سەرنجڕاکێش بوون کە لایەنگرانی بە تاسە و بە درێژایی شەو و ڕۆژ لە خزمەتیدا بوون. شوێنکەوتوان و موریدانی تۆڵستۆی وشە بە وشە قسەکانی ئەویان تۆمار دەکرد و تەنانەت کاتێک کە تۆڵستۆی دەیوت ئێستا کاتییەوە وەک ڕستەیەکی ئاسمانی تۆماریان دەکرد، هەر لەو کاتەوە تا ئێستا دەوڵەتی ڕووسیا کە کۆبەرهەمەکانی تۆڵستۆی لەگەڵ یاداشتی موریدەکانی لە چاپ دەدا. بەرهەمەکانی ئەو لە کۆمەڵێکدا نزیکەی سەد جەڵد تاکو ئێستا چەندەها جار بڵاوکراوەتەوە، بەردەوامیش لە چاپ دەدرێت و تۆڵستۆی و هاوسەرەکەی بێجگە لە ناوبانگی مێردەکەی سەروەت، پێگەی کۆمەڵایەتی و مناڵانێکی زۆریان هەبوو، بەرلەوەی سەردەمە تاڵەکان بێتە پێش کە بۆی نەدەچوو کە هاوسەرگیرییەکی بەو جوانیە هەرگیز وێنەی هەبێت، ئەوان لە سەرەتادا گومانیان دەبرد کە بەختەوەرییەکی تەواویان دەستکەوتووە و پێکەوە ئەژنۆیان دەخستە سەر زەوی و، لە خودا دەپاڕانەوە کە ئەو بەختەوەرییەیان تا سەر بێ. هەر لەو ماوەیەدا ڕووداوێکی سەرسوڕهێنەر لە ژیانی تۆڵستۆیدا ڕووی دا، ئەو بەرە بەرە وەها گۆڕا کە بۆ پیاوێکی تر هەستی کرد لەو کتێبە گەورانەی کە نووسیویەتی ڕازی نییە لەوە و پاش ژیانی خۆی تەرخان کرد بۆ نامیلکەی بچووک کە تیایاندا خەڵکی بانگهێشت کرد بۆ ئاشتی تاکوو شەڕ نەک هەر لە ڕووسیادا بەڵکوو لە هەموو دونیادا ڕیشە چێژ ببێ. بەڕێزان مەبەستێکی تری ئەو لەم بارودۆخەدا ڕووبەڕووبوونەوە بوو لەگەڵ هەژاری و برسێتیدا. تۆڵستۆی گەورە کە سەردەمێک دانی بەوە دانابوو لە لاوێتیدا تووشی هەر جۆرە تاوانێک بوو و تەنانەت خۆشی لە مرۆڤ کوشتن نەگرتۆتەوە، هەوڵی دەدا بە شێوەیەکی تەواو پەیڕەوی وتەکانی مەسیح بێت. لە وەها بارودۆخێکدا موڵکەکانی خۆی بەخشی بە جووتیاران و ژیانێکی فەقیرانەی گرتەبەر. ڕۆژانە لە کێڵگە کاری دەکرد، وەک جوتیارێکی ئاسایی کا و داری کۆ دەکردەوە، خۆی ژوورەکەی بە دەستی خۆی خاوێن دەکردەوە و لە قاپی تەختەدا خواردنە ساردەکەی دەخوارد و هەوڵی دەدا دوژمنەکانی خۆی خۆش بوێ. لە وەها وەرزێکدا ژیانی تۆڵستۆی بوو بە خەمنامەیەک، خەمنامەیەک کە ڕیشەی لە هاوسەرگیرییەکەیدا هەبوو. هاوسەرەکەی تۆڵستۆی ژیانێکی زرق و برقی پێ خۆش بوو، سووکایەتی بە مێردەکەی خۆی دەکرد کە خۆشییەکانی دونیای خستبووە لاوە، ژن حەزی لە زرق و برق و سەروەت و سامان بوو لە کاتێکدا ئەم شتانە بۆ پیاوەکە مانایەکی نەبوو. ساڵانێکی دوور و درێژ ژنەکە بە سەر مێردەکەیدا هەر بۆڵەی دەهات و قسەی ناشیرین و جنێوی دەدا. ئەو پێداگری دەکرد کە تۆڵستۆی کتێبەکانی بەبێ بەرامبەر چاپ نەکا، چونکە ئەو بە مافی خۆی دەزانی و لەو مافەی خۆش نەدەبوو. ئەو کاتەی تۆڵستۆی دژایەتی خواستەکانی ژنەکەی دەکرد، تووشی هێرشێکی شێتانە دەبوو، شووشەیەکی پڕ لە تریاکیشی هەڵدەگرت و سوێندی دەخوارد، کە خۆی دەکوژێت و ئەگەر ئەو یارییە سەری نەگرتایە دەیوت کە خۆی دەخاتە بیرەوە. ڕووداوێکی دڵتەزێن لە ژیانی ئەم ژن و مێردەدا هەبوو کە ئێستاش بە گومانی من لە خەمناکترین ڕووداوەکانی مێژووە لە بواری سۆزداریدا. هەر بەو جۆرە کەوترە ئەوان ژیانێکی بەختەوەریان دەست پێ کرد و پاش تێپەڕبوونی چل و هەشت ساڵ کار گەشتبووە جێگەیەک کە چیدی تۆڵستۆی تاقەتی بینینی ژنەکەی خۆی نەبوو. بەڵام لە هەمەنەو ساڵانەدا پیرەژنە دڵشکاوەکە کە هێشتاش تینووی سۆز بوو، دەهات لە بەرامبەر مێردەکەیدا ئەژنۆ لەسەر زەوی دادەنیشت و لێی دەپاڕایەوە کە ئەو بابەتە عاشقانییانەیەی کە پەنجا ساڵ لەوەوبەر لە دەفتەرەکەدا نووسیبوونی بۆی بخوێنێتەوە. کاتێک کە تۆڵستۆی یاداوەرییە خۆشەکانی ڕابردووی بە دەنگێکی گڕ و پیر دەخوێندەوە، هەردووکیان کاریگەر دەبوون و دەگریان. لەوە دەچێت گریانەکەی ئەوان بۆ ئەو جیاوازیە بووبێت کە لە نێوان ڕاستیەکانی ئەمڕۆ و خەونە شیرینەکانی دوێنێدا هەبوو. سەرەنجام تۆڵستۆی لە تەمەنی هەشتا و دوو ساڵیدا کە چیتر تەحەمولی خەمنامەی ژیانی خێزانی نەبوو، لە یەکێک لە شەوە ساردەکانی مانگی ئۆکتۆبەری ساڵی هەزار و نۆ سەد و دە کە بەفر هەموو لایەکی سپی کردبوو لە ماڵ هاتە دەر و بەرەو شوێنێکی نادیار ملی نا. یانزە ڕۆژ پاش بە جێ هێشتنی ماڵەوە تۆڵستۆی لە یەکێک لە وێستگەکانی شەمەندەفەری ڕووسیا بە نەخۆشی سیەکان گیانی سپارد. داخوازی ئەو لە کاتی مەرگیدا ئەمە بوو، کە ڕێ بە ژنەکەی نەدەن لێی نزیک ببێتەوە. ئەمە ئەو بەهایە بوو کە تۆڵستۆی لەبەر نوکەنوککردنی هاوسەرەکەی گلەیی و گازندەی تووشی بوورانەوە و لاوەزبوون هات و سەرەنجامەکەی بە مەراقەوە سەری نایەوە. بەڕێزان مومچینە خوێنەر وا هەست بکات خاتوونی تۆڵستۆی لە سەر هەقە، ئێمەش تا ڕادەیەک قەبووڵمانە، بەڵام باسی ئێمە ئەوە نییە، باسی مەبەستی ئێمە ئەوەیە کە ئایا نوکەنوککردن و هەڵەشەی و جنێودان هیچ یارمەتییەکی ئەوی دا؟ ئایا بارودۆخەکەی خراپتر نەکرد؟ ئایا ژیانی ژن و مێرد، نەبووە دۆزەخ، من وا دەزانم بە واقیعی تووشی شێتی بووبووم. ئەمە ڕستەیەک بوو کە خاتوونی تۆڵستۆی پاژەوەی پەی بە بارودۆخی مێردەکەی بردووتی، بەڵام چیدی درەنگ بووبوو. تراژیدیای گەورەی ژیانی لینکۆڵن هەر وەک ژمارەیەکی تر لە پیاوە گەورەکان هاوسەرگیری بوو. تراژیدیای گەورەی لینکۆڵن مەرگی ئەو نەبوو، بەڵکو ژیانی ژن و مێردایەتی ئەو بوو، چونکە کاتێ کە بوت بەرەو لینکۆڵن تەقەی کرد، لینکۆڵن نەیزانی کە فیشەکەکە لە کوێوە لەلایەن چ کەسێکەوە تەقێنراوە، بەڵام ئەو نزیکی نیو سەدە هەر ڕۆژە ناچار بوو لە میوەی تاڵ و ژەهراوی ژیانی ژن و مێردایەتی خۆی بڕنێتەوە. بیست و سێ ساڵی تەواو خاتوو لینکۆڵن هەر نقەی هات و ئەوی ئازار دا. ئەم ژنە لەبەر ئەمەی مێردەکەی لە لایەنی ڕووکەش و ڕوخسارەوە و بارودۆخی لاشەییەوە لە بارێکدا نییە کە دڵخوازی بێت، بۆیە گلەیی دەکرد و ڕەخنەی هەبوو. بەڕای ئەو سەرتاپای ئەبراهام لینکۆڵن عەیب و کەموکوڕی بوو، دەیوت پشتی کۆم و جوڵەکانی نەگونجاوە، قاچەکانی وەک سوورپێستەکان بەرز دەکاتەوە لە زەوی دادەنێت، هەنگاوەکان هاوسەنگ و چالاک نییە، گوێی باریکە، سەر زلە و تەنانەت پێی دەوت لووتت خوارە و لێوی خوارەوە درێژترە لە سەرەوە و هەزار شتی تری لەم بابەتە. ئەبراهام لینکۆڵن و مری تاد لینکۆڵن لە هەر ڕوویەکەوە جیاوازیان هەبوو، پێگەی پەروەردەیی، پێشینە، خووڕەوشت، زەوق و سەلیقە و تێڕوانینیان یەکێک نەبوو، بەردەوام یەکتریان تووڕە دەکرد. سینا ڕە ئەلبەرت جیم بوریج لەم بارەیەوە دەنووسێت، دەنگی بەرزی خاتوو لینکۆڵن کە هەر وەک جیقە وابوو لە شەقامیشدا دەبیسترا، هەر کاتێک کە توڕە دەبوو هەموو دراوسێکان ئاگادار دەبوون. زۆربەی کات ئەو توڕەیی بە جۆرێکی جیا لە وشە و قسە دەردەبڕی، ژمارەی توڕەبوونەکانی لە حساب نەدەهات. لە هەمان سەرەتای هاوسەرگیرییانەوە بەڕێز لینکۆڵن و خێزانەکەی، لە شوققەی خاتوو ئیرلیدا لە ئیسپرینگفیڵد دەژیان. ڕۆژێکیان بەیانی کە لینکۆڵن و ژنەکەی نان و چاییان دەخوارد، خاتوو لینکۆڵن تووڕە بوو، کوپی قاوەکەی پڕژاند بە دەموچاوی مێردەکەیدا. ئەم کارە لە بەرامبەر خەڵکی تردا ئەنجام درا، بۆیە لینکۆڵن لە بەرامبەر ئەواندا شەرمەندە و شەرمەزار بوو، بەڵام نەیتوانی قسەیەک بکات. ئایا ئەم هەموو توڕەی و شێتییە لینکۆڵنی گۆڕی؟ لە ڕوانگەیەکەوە وەڵامی ئەم پرسیارە بەڵێیە، چونکە بووە هۆی ئەوەی کە لینکۆڵن بە بەهای کاری قورس و کەمەرشکێن سێ مانگی بەهار و سێ مانگی پایز نەیەتەوە بۆ لای ماڵ و خێزانەکەی. ئەمە لە کاتێکدا بوو کە هاوکارەکانی هەموو شەوێک لە شوێنی کاری خۆیانەوە دەهاتنەوە بۆ ماڵەکانیان. لینکۆڵن هەمیشە لە هەوڵدا بوو لە ڕوو گرژکردنەکانی هاوسەرەکەی دەرباز بێ. ئەمە ئەو بەرهەمەیە کە خاتوو لینکۆڵن، پیمپرات تیرس ئوژنی و کونتس تۆڵستۆی لە خووڕەوشت و ڕەفتاریان دەستیان کەوت. ئەوان ئەو شتە کە زۆر ئازیز بوو لایان لە دەستیان دا و نابوودیان کرد. بسیها سرگر کە زۆربەی ساڵەکانی دەورانی کارکردنی خۆی لە خزمەت دادگای پەیوەندیە خێزانیەکانی نیۆیۆرکدا بووە و هەزارەها دۆسێی تەڵاقی تاووتوێ کردووە، لەو باوەڕەدایە کە یەکێک لە هۆکارە گرنگەکانی ئەوەی کە پیاوان خانووی خۆیان بەجێ دەهێڵن بوونی ژنی نقەنقکەر و ناجێگیرە. بڵاوکراوەی بۆستن پۆست دەڵێ زۆرێک لە ژنان بە دەستی خۆیان گۆڕی ژیانی ژن و مێردایەتی خۆیان هەڵدەکەنن، کەواتە ئەگەر دەتانەوێت ژیانتان بەختەوەر بێت ئەوا لە بیانووگرتن دوورکەونەوە.